لە نێوان ڕۆژی ژنان و مافی ژناندا حاڵی بە کوێ گەیشتووە ئەمەوێ ئەمڕۆ لەبەرەوەی پێرە چوارشەممە هەشتی مارت ڕۆژی ژنانە ڕۆژی جیهانیە و وردە وردەیش بەرەو یادە جەرگبڕەکانی کیمیابارانی هەڵەبجە و دواتریش دەڕۆین. حەزم کرد ئاماژەیە بەو مەوزوعە بکەم لە مینبەر و لە میحرابەوە. بەڕێزان بە بۆچوونی من دوو دوو دەستە دوو شوێن زۆر تیاچوون یەکێک هەڵەبجە لە یادی کیمیاباران بە پیاوتن و گۆرانی و بەیت و بالۆرەیەک مەسئولینی سیاسی لە ماوەی ئەو بیست و شەش بیست و حەوت ساڵەدا هاتوون بەم شارەیان ناوتووە بەڵام هیچیان بۆ نەکردووە دووهەمینیان بریتییە لە ژن کە سەری زمان و بنی زمانی زۆرێک لە دەزگاکان و کەسەکان و ڕێکخراوەکان ژن و مافی ژن و ئازادی ژنە، بەڵام تا بێ ئافرەتیان بە قوڕا بردووە و ماڵوێرانی و ماڵکاولیان بۆ ئافرەتان زیاتر کردووە، ئەوە بۆچوونی منە لەوانەیە نەمپێکابێ. زۆر کەمە لە ساڵێکا ڕۆژێ دابنێی بۆ ژن بڵێی ڕۆژی یەکی ئایار بۆ کرێکار و ڕۆژی هەشتی سێیش بۆ ژنان بەڵکو دەبێ هەموو ڕۆژێک ڕۆژی ژن بێت ڕۆژی ئافرەتان بێت ڕۆژی دایکەکان و خوشکەکان و هاوسەرەکان و کچەکان بێت بە بیر و باوەڕ و قەناعەتی ئێمەی مسلمان لە ژنێک و لە پیاوێکن ئەسڵیان لە نێرێک و لە مێیەک من ذکر و انثی خلقكم من نفس واحدة وخلق منها زوجها ئەوە قەناعەتی هەموو مسلمانێکە و خوای پەروەردگار دیاری کردووە خوا ڕێزی گرتووە لە مرۆڤ ژن بێ یا پیاو بێ ولقد کرمنا بنی آدم پیاو و ژن نەوەی ئادەمن لە ئادەم پەیا بوون لەبەر ئەوە ئافرەت بەڕێزە لە ئیسلام وەک پیاو بەڕێزە و ڕێزی هیچ کامیان زیاتر نییە لە هیچ کامێکی تریان لە پێشتری لە بەرتری لای خوا لە قیامەت پیاویش بەری ڕەنجی خۆی بۆ خۆیەتی، للرجال نصیب مما اکتسبوا وللنساء نصیب مما اکتسبن، پیاوان ئەو کەسابەتەی ئەیکەن بۆ خۆیانە، ژنانیش ئەو کەسابەتەی ئەیکەن بۆ خۆیانە، نابێ پیاو بەری ڕەنجی ژن بخوا و بیبا و داگیری کا و ژنیش نابێ پیاوەکەی بڕووتێنێتەوە و هیچی بەدەستەوە نەیەڵێ. لە لای ئێمەی موسڵمان مێینە ڕەگەزی مێ یا دایکە پێغەمبەری خوا فەرمێ الزم رجلیها فثم الجنە پیاوێک هات پرسیاری لە پێغەمبەری خوا کرد کە بڕوا بۆ غەزا و بۆ جیهاد فەرمی دایکت ماوە پیاوەکە وتی، بەڵێ. فەرمی، بڕۆ بکەوە سەر جزمەکانیا، چەکمەکانیا، بەهەشت دوا لای قاچیا. خزمەتی بکە، ڕێزی بگرە، دڵی ڕابگرە. وە قەولێکیش هەیە، الجنە تحت اقدام الامهات، کە وازانم ئەوەیان حەدیس نییە بەو جۆرە، بەهەشت دوا لە ژێر پێی دایکانە، بەڵام ئەو ئەوی تریان حەدیسە و سەحیحە. ئافرەت لای ئێمە یا خوشکە و یا کچە کە پێغەمبەری خوا فەرمێ صلی الله علیه وسلم هەر کەسێک من عالا جاریەتین هەر کەسێ دوو کچ دوو خوشک پەروەردە بکا و پێ بگەیەنێ تربیەیان کا بە تربیەیەکی ئینسانانە و مسلمانانە ئەبن بە پەرژین ئەبن بە حیجاب لە ئاگری دۆزەخ بۆی ئەبنە دەستگیری بۆوەی بیبەن بۆ بەهەشت ئافرەت یا لای ئێمە دوای دایک و خوشک و کچ هاوسەرە هاوسەر شەریکی حەیات کە پێغەمبەری خوا فەرمێ خەیرکم خەیرکم لئەهلیه باشترینی ئێوە ئەی پیاوان ئەو پیاوەیە لەگەڵ ژنەکەیا باش بێ جا گوێ بگرە ئەڵێ، وأنا خیرکم لأهله من بۆ هاوسەرەکانم لە هەمووتان باشترم. خواش دەفەرمێ، ولکم فی رسول اللە اسوة حسنە ئێوە ئەبێ سەرمەشقتان پێغەمبەر بێ، ئەبێ چاو لە رسول اللە بکەن صلی اللە علیە وسلم، ئەبێ ئەو مامۆستاتان بێ، ئەبێ دەرس لەوەوە فێر بن، وما آتاکم الرسول فخذوه ئەوەی پێغەمبەرتان داتێ وەری بگرن. وما نهاکم عنه فانتهوا ئەوەی پێغەمبەر صلی اللە علیە وسلم نەهیتان لێکا لێی دوورکەونەوە دەی ئەفەرمێ خیرکم خیرکم لأهله باشترینتان ئەو پیاوەیە لەگەڵ ژنەکەی باش بێ و من باشترینتانم لەگەڵ ژنەکانی خۆم ئیسلام ڕێزی لە ئافرەت ناوە ئافرەتی زۆر بەرز کردووەتەوە زۆر حورمەتی ئاوەتەیە کە رسول اللە فەرمێ صلی اللە علیە وسلم ما یکرموهن الا کریم پیاو رێز لە ئافرەت دەگرێ مرد رێز لە ئافرەتان نەگرێ لە کچ لە ژن لە خوشک لە دایک مەرد ڕێزیان لێ ئەگرێ وما یهینوهن الا لئیم ئەوەش نامەرد بێ ئەوەیە سوکایەتیان پێ ئەکا جا خۆمان سەرپشک بین حەزمان لە مەردیە یا لە نامەردی ئیمزا رسول الله کێم بڕیارەی داوە رسول الله ئەوەی سوکایەتی بە ژنەکەی ئەکا بە دایکی ئەکا بە خوشکی ئەکا بە کچەکانی ئەکا ئەوە نامەردە ناپیاوە بێ هیمەت و بێ غیرەتە کێ وتی رسول اللە ئەوە رێزی لێ بگرێ مەردە پیاوە شەریفە نەجیبە گرەوی بردوەتەوە کێ وتی رسول اللە ئافرەت دەبێ سەربەست بێ لە شووکردن و هەڵبژاردنی هاوسەری ژیانیدا نە بۆ باوک و نە بۆ برا نییە بە زۆر کچەکەی یا خوشکەکەی با بە شوو بۆی نییە لە ئیسلامە لە دینا بۆی نییە لە عەشایرگەرێتیە نازانم بەس لە ئیسلامە جێگەی نابێتەوە پیاوێک برازایەکی گەمژە و ناشیرینی هەبوو. کوڕێک بوو برای کوڕی برای بوو، برازای بوو، ناشیرین بوو، گەمژۆڵەیەک بوو، کەس ژنی نەیەدایێ. کچێکی جوانخاس و ژیر و ئیمانداری هەبوو. وتی کچەکە دەم بەو برازایەی خۆم، تیشکی پێ ناکەم. هەرچی ئەملاولای کرد و تیشکی پێ ناکەم. پیاوەکە بە زۆر کابرای بانگ کرد و دایە ژنەکەی دایە کچەکە چوو بەلای پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرمیای پێغەمەری خوا باوکم بە زۆر منی یاوە بەم ئامۆزایە من حەزم لەم ئامۆزایەم نییە نامەوێ خۆشەویستی نییە لە دڵما پێی ڕازی نیم بێ بە شەریکی ژیانم پێغەمەری خوا فەرمی بە باوکەکە بۆت نییە بە بێ ڕەغبەتی خۆی ئەو کچە بدەی بەو پیاوە ما لەک ئەن تەتەزەوەج ئیبنەتەک ئیبنە عەم ئیبنە ئەخیک ئیلا بڕضاها بۆت نییە بە بڕدەی کچەکە وتی یعنی ئەی پێغەمبەری خوا ئیسا من نیکاحم بەتاڵە لەو پیا فەرمی بەڵێ باوکم بۆی نییە بم دا بە شووبە و برازایە و ئامۆزایەی پێغەمبەری خوا فەرمی بەڵێ خۆت ڕازی نەبی خۆت ئیرادەت نەبی باوکت بۆی نییە فەرمووی، دەی پێغەمبەری خوا، تۆ بە شاهید بە ئەوا من لەبەر خاتری خوا شووەکەم بە ئامۆزاکەم. ئەی بۆ هاتی؟ وەڵاهی هاتم بۆ ئەوەی لەبەرچاوی تۆ بیسەلمێنم بۆ خەڵک کە باوک بۆی نییە بە زۆر کچەکەی با بە شوو، برا بۆی نییە بە زۆر خوشکەکەی با بە شوو. جئتک یا رسول اللە حتی اثبت للناس امامک ان الاب لیس له ان یزوج ابنته من شاء والأخ ليس له ان يزوج اخته من شاء الا برضاها وبارادتها لذلك جئتک یا رسول اللە من بۆ هاتووم بەلای تۆی پێغەمبەری خوا لەم ڕووداوانە زۆرن ئەبێ وریابین هەرچی گەندەڵی و هەرچی نەشیاوی و هەرچی خراپەی ئێمە هەیە ماڵە بەسەر ئیسلامەوە ئیسلام مسوڵمانان ناشیرینیان کردووە ئەمە ئەسڵی خەریتەکەیە ئەمە ئەسڵی دینەکەیە ئەمە ئەسڵی بەرنامەکەیە ئەمە ئەسڵی شەریعەتەکەیە ئیتر لالۆ مێزەر چەرمگ و لالۆ پشتێن سەوز و لالۆ ڕیش فڵان و ئەوە و ئەوە هەرچی ئەکەن ئەوە کاری خۆیانە ئەمری خوا و پێغەمبەری خوا نییە ئەوە خۆیان بارەکە هەڵئەگرن لە ڕۆژی قیامەتا باجەکەی ئەدەن موسڵمانان من لەگەڵ ئێوەمە ئەی ئەوەی لێرەیە و ئەوەش لە دەرەوەیە و دوای ئەم وتارە ئەبینێ و ئەبیسێ ئەبێ وریابین ئەبێ زۆر نەکەین ئەبێ زەخت نەکەین باوک و برا تەنها بۆیان هەیە ئامۆژگاری بکەن نەسیحەت ڕێنمایی بڵێ کچەکەم بە بۆچوونی من تەجروبەم هەیە لە حەیاتا دنیا دیدەم ئەوە باشە ئەوە باش نییە ئەو بنەماڵەیە ئەو کوڕە بەلای منەوە ئەوە چاکەکانێتی ئەوە خراپەکانێتی ڕێنمایی بکەیت نەک فەلاقە و دارکاری و خەنجەر و دەمانچە و ئاربیجی لێ دەربێنی پیاو و ژن لە ئیسلاما هەردووک بەشدار و سوودمەندن لە هاوسەرگیرییا. کاتێ ژن و پیاو بووک و زاوا دەڕۆنە پشتی پەردە و جووت دەبن، خۆ هەر پیاوەکە لەزەت ناگرێ، ژنەکەیش لەزەت دەگرێ لە پیاوەکە. زۆر جار ژنەکە زیاتر لەزەت لە پیاوەکە ئەگرێ. لەبەر ئەوە ئەو مارەییە کرێ نیە کە پیاوەکەی دا بە ژنەکە لە بەرەو جیماع و سەر جێگەیی لەگەڵیا کە نا وآتوا النساء صدق صدقاتهن نحلە ئەمە هیبەیە هیبە خەڵاتە بەخششە ئەم کچە لە ماڵە باوانی یەتە ماڵێکی تازە ئەم باو ئەم مێردە یا بە ئەم خەزورەیە خەڵاتێکی ئەم ئافرەتەیەکە تا جەبری خاتری بکا ئەی تۆ وانەزانی ماڵی باوکت بەجێ هێشت ئیتر لێرە بێ دەر و بێ ناو و بێ ماڵ و بێ دەسەڵاتی نا ئێمە ڕێزت لێ ئەگرین و مارەیش لە ئیسلامە لای خوار و ژووری بۆ دیاری نەکراوە لەم یحدد لا لم يحدد لا في القرآن ولا في السنة المهر ئەوەتە قورئان باب و نەریتێکی نەشیاو و خراپ و نالەباری ناو جزیرەی عەرەبی بۆ تۆمار کردووین کە وەعد البنات بوو کچانیان زیندە بەتاڵە کرد قورئان ئەفەرموێ اذا الشمس كورت واذا النجوم انكدرت واذا الجبال سيرت کێ کوشتیتی؟ بۆ کوشتیتیان؟ بۆ؟ بۆ زیندە بەچاڵیان کردی؟ ئەمە قورئانە سەرزەنشتی ئاغا و دەسەڵاتدارەکانی دنیا دەکا، با لە پەنا کەعبەی شا بن، با قورەیشیش بن، بۆتان نییە حەقی ژیان لەو کیژۆڵەیە بسێنیتەوە، لەو ژنە بسێنیتەوە، لەو خوشکەت بسێنیتەوە، حەقی ژیان خوا داویەتی، خلق الموت والحیات، ئەی حەق کامەیە بکوژ لەباتی کوژراوە بکوژێترەوە بغیر نفس یعنی ئەگەر کەسێک کەسێکی کوشت بە ناحەق ئەوا ئەبێ بکوژێتەوە لەباتیا کێ بیکوژێ دادگا قاضی بڕیارەکە کێیدا قاضی کێ جێبەجێیەکە قاضی نابێ کون و کون بگەڕێ بە دوایە و لە بازاڕا و بیکەیسی بتەقێنێ و ئاربیجی بتەقێنێ و خەڵکی بێوەی پێوە ببێ و براکەی بکوژێ و باوکەکەی بکوژێ و ئامۆزاکەی بکوژێ وەڵا ئەوە چییە وەڵا غەدریان لێ کردین کوڕیان کوشتوین باوکیان کوشتوین هەقی خۆمان ئەستێنین ئەوە نییە خوا لە قورئانا فەرمێ نەفس بی نەفس نا هەڵە لێ حاڵی نەبی نەفس بی نەفس ئەبێ قاضی دیاری بکا ئایا ئەم ئینسانە مستحقی ئەوەیە لە باتێوا بکوژرێتەوە و کێ جێبەجێیەکە قاضی جێبەجێیەکە بۆ چونکە دەستێک قاضی بی بڕێ خوێنی نییە خوێنی نییە یانی چی؟ یانی زیاو ناکا بەڵام ئەگەر بوو بە گۆڵمەز هەرکەس بۆ خۆی بلگۆترە ئەم ئەوە کوژێ ئەو ئەوە کوژێ ئەو کاتە ئاوای لێ جاری وایە لەسەر بزنێک لەسەر کەلگەیە ئاو دە پیاوی تیا کوژرێ و دوو عەشیرە تا دنیا دنیایە بنە دژمنی یەکتری فساد فی الارض فساد لەسەر زەویە خۆ هەر بریتی نیە لە داوێن پیسی انواع فساد هەیە لەسەر زەویە ئەم فسادە شەرە بێ قازی دیاری بکا من زۆر کەس جێ دەڵێ مامۆستا من تووشی گوناح و زۆر بووم چی بکەم چیم لێ یەکەی ئامادەم مامۆستا ئێڵم چی بکەم ئەڵێ زینام کردووە ئێڵم بابە خۆ من قازی نیم خۆ زارەکی داد نیم تۆ دابنێم و داری حەدو لێ بدەم ئەڵێ ئەی چی بکەم ئەڵێم تۆبە بکە بەینی خۆت و خوا با کەس پێت نەزانێ لای کەس باسی مەکە ئەوە ئیشی مەلا نییە ئەوە ئیشی شێخ و ڕئیس عەشرەت نییە ئەوە ئیشی ئیسلامی نییە ئەوە ئیشی ئەوە نییە سێ داربا لە خەڵکی و دارکاری بکا و شەلاقی لێ بدا ئەوانە نا ئەوە قورسە ئەم مەوزوعە زۆر گەورەیە کەرامەتی ئینسان زۆر مهمە بۆیە ئیسلام ئەوەندە ئەوەندە سەختگیری کردووە لەو مەوزوعە مەحاڵە کەسێکی دەستکەوێ بتوانی کەوا حەدی شەرعی تیا جێبەجێ بکەی مەگەر خۆی ئیقرار بکا ئەڵێ بڕۆ چوار شاهێد بێنە سیان بێنی ئەدرێ لە هەر سیانیان لە باتێوێ بدرێ لە لە ژنەکە یا لە پیاوەکە ئەدرێ لە سیانەکە ئەبێ چوار بن چوارەکە ئەبێ بە چاوی خۆیان بینی بێتیان وەک خەنجەر لە کێلانە و کل لە کلدانە ئەبێ ئاوا کابرایان بینی بێ کەوا زیناکە لەگەڵ کەسەکە بێ ئەم چوار کەسە لە کوێ کو بکەم و چۆن بیێنم کاتەبێ بێدەنگ بم ئەبێ زمانی خۆم بگرم ئەبێ دینم نەدۆڕێنم ئەو فەسادین فیل ئەرض مافی کارکردن ئافرەت حەقی هەیە ئیشکا لە ژیانە بۆ کەس نییە ڕێگەی لێ بگرێ ئیشکا بۆ خەدیجە خاتوونی دایکە گەورەمان خەدیجەی کوبرا کاری نەکرد بازرگان نەبوو یەکێ نەبوو لە دەوڵەمەنە گەورەکانی مەکە لەگەڵ ئەبوو بەکر و لەگەڵ عوسمانی کوڕی عەفانە تجارەت و بازرگانی دەیان پیاو قافڵەکەیان نەبر بۆ شام و بۆ یەمەن ئەوە ئیشکردنە ئەوە کارکردنە ئەسما خوای لێ ڕازی بێ ئەفەرمێ ئەڕۆشتم نەوە تەمر ناوکی خورما ناوکەکەیم کۆ کردەوە ئەم هێنایەوە ئەم کوتی ئەم کرد بە عەلەف بۆ ئەسپەکە ئەسپەکەی زوبێری کوڕی عەوام کە مێردی بوو ئافرەت بۆی هەیە کاسپی بکە دوکانداری بکە ئیش بکە کەس ناتوانێت ڕێگری لێ بکە ئازادە هەر کارێک هەڵبژێرێ کە شارەزا بێت تیایدا، ژن لە کوردەواریدا بە ئازادی کاری کردووە، جا ئەو کارە جووتیاری و کشتوکاڵ بێ، یا ئاژەڵداری بووبێ، یا ڕستن و چنین بووبێ، یا دووکانداری و بازرگانی، یا دکتۆری، یا کارکردن لە هێنانی گژوگیای بەهاران و فرۆشتنی لێرە و لەوێ، هەندێ پیاو ستەمیان کردووە لە ئافرەتان مافیان پێشێل کردووین بەڵام ئەم ستەمە لە ڕوانگەی ئیسلامەوە نییە ئەوە نالەباری پیاوەکەیە نالەباری براکەیە نزیکترین کەس لە ئیسلام زانایانی ئیسلامن دوای پێغمبەران العلماء ورثة الانبیاء عالم شارەزا لە دین زۆر نزیکە لە قورئان حەق و ناحەق باش ئەناسێ بۆیە ئەبینی لەناو خەڵکی عەشایر و عەوامە ڕێزم هەیە بۆ ئێوە زۆر جارە بیسین ئەڵێ مەلاکان زۆربەیان ژناغەن یا لە ژن زۆرە ترسن وا مەشهورە نا مامۆستای دین ئەبێ یەکەم کەس تەتبیقی کا بەسەر خۆیا من ئەم حەدیسە بۆ تۆ خوێنمەوە ئەڵێم ئەوەی پیاو بێ ئیهانە بە ژنەکەی ناکا ئەکرێ دوایەوە ڕۆشتمەوە بۆ ماڵەوە لەسەر چێشتێک لەسەر قەنداخێک لەسەر کراسێک لەسەر جووتێک گۆرەوی کە نەشۆرابێ ئەهانە بکەم بە ژنەکەم و سوکایەتی بکەم بە دایکی مناڵەکانم ناکرێت کەواتە ئەبێ مامۆستای ئاینی پێشەنگ بێت لەم مەوزوعە بۆیە ئاوا لێکدراوەتەوە لەبەر ئەوە ئەبێ ئێمەی مسڵمان هەوڵبدەین هەموومان وەک پێغەمبەر صلی الله علیه وسلم خەڵکی نە پێغەمبەر 63 ساڵ تەمەنی بووە 40 ساڵ پێش پێغەمبەرێتی و 23 ساڵیش بە پێغەمبەرێتی یەک دار یەک زلەی لە ئافرەتێ نەداوە لە عەبدێک نەداوە یەک جار لەبەرئەوە مسافەحەی ئافرەتی ئەجنەبی لە ئیسلامە حەرامە قەدەغەیە لێدانیش قەدەغەیە کچت دایکت خوشکت هاوسەرت قەدەغەیە دروست نییە لێی بدەی لێدان نییە عاشروهن بالمعروف چاک معاشرەیان لەگەڵا بکەن چاک لەگەڵیان نابژین فامساک بمعروف یا باش بەیەکەوە بن او تسریح باحسان یا باش لەیەک جیا ببنەوە ئەم دوو ڕێگەمان هەیە حتا لە دوای تەڵاق ئاینی پیرۆزی ئیسلام قورآانی مەجید داوا لە ئێمەیە کاڵێ وەلا تەنسەو الفەضل بینەکم ئەی پیاو ئەی ژن ئێوە چەند ساڵ بە یەکەوە بوون ئێستا لەبەر وەسیلەیەک نەتان کرا بە یەکەوە جیابوونەوە لە یەکتری چاکەی ئەو کاتەتان لەبیر نەچێ باسی چاکەکانی یەکتری بکەن باسی خراپە نەکەن ناو ناتۆرە نەڵێن بەدوایە راپۆرت لە دوای راپۆرت بڵاوی نەکەیتەوە وەلا تەنسەو الفەضل بەینەکم مافی خوێندن ئافرەت بۆ هەیە بخوێنێ دیاری نەکراوە. چوارەم، مافی ڕادەربڕین و بەرگری لە مافی خۆکردن، ئافرەت مافی لە ئیسلاما پارێزراوە ڕای خۆی دەرببڕێ، داوای مافی خۆی بکا، بەرگری لە خۆی بکا. لە مزگەوتی مەدینە ژنێک هات بۆ خزمەت پێغەمبەری خوا، سەحابە دانیشتوون، فەرمووی ئەی پێغەمبەری خوا انا وافدە النساء الیک، من نوێنەری ژنانم بۆ خزمەتی تۆ، ئەی پێغەمبەری خوا قسەم هەیە فەرمی فەرموو بڵێ فەرمی ئێوە ڕۆن بۆ جیهاد ئێوە جمعە و جەماعە دەکەن ئێوە ئەوەکەن ئەوەکەن ئەوەکەن ئەی ئێمەی ژنان بەجێ بمێنین لە ماڵەوە ئەی ئێمە حەقمان نییە فەرمووی هەر وەک نوێنەری ئەوانی بۆ لای من نوێنەری منیش بە بۆ لای ئەوان پێیان بڵێ اذا صلت المرأة خمسها وصامت شهرها واطاعت زوجها ئەگەر ژن پێنج فەرزە نوێژەکەی کرد مانگی ڕەمەزان بە ڕۆژوو بوو ئیتاعەی مێردەکەی کرد مقابل بەو هەموو خێرەیە کە پیاو ئەنجامی ئەدا پێیان بڵێ ئەوە ژنە و هاتووە داوای مافی خۆی ئەکا لە مزگەوتا بە ڕوو بە ڕوو لە پشتی پەردەی شۆنا کەواتە ئافرەت بۆی هەیە داوای مافی عومەری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێ لە مزگەوت ئەڵێ ئەم مارەیە زۆرە چییە ڕازیم نییە کەس مارەی زۆر دابنێ ژنێ هەڵەسێتەوە ڵێ یا امیر المؤمنین خوا پێغەمبەر دیاریان نەکردو ان الله ورسول لم يحدد المهر ئەڵێ چۆن نەزانی وإن آتيتم إحداهن قنطارا فلا تأخذوا منه شيئا لەگەڵ پێغەمبەران کەچی سبحان الله ئەچن بۆ جەهەنم خوا باسی دوو ژنی تری بۆ کردوین یەکێکیان مەریەمی دایکی پێغەمبەرێکە دایکی عیسا و مەریەمە برێتە عیمران التي احسنت فرجها یەکێکیشیان ژنەکەی فرعەونە ئازادیی ئافرەت، ئافرەت ئازادە، بەڵام ئازادیی ڕەها نا، ئازادییەک کەوا مافی کەس پێشێل نەکا، مافی باوکی و برای و کوڕی و مێردی پێشێل نەکا، مافی خوشکەکانی و مافی دراوسێکانی پێشێل نەکا. ئەم گۆرانی و شین و شەپۆڕەی بە ناوی ئازادیی ئافرەتەوە گوێی دنیای کەڕ کردووە، کامەیە؟ ئازادی بە چی دەوترێ؟ ئەگەر پارێزگارییە لە مافەکانی سەر چاو، ئەگەر خوێندن و نووسینە سەر ڕۆح، ئەگەر کارکردنە سەر سەر، ئەگەر هەڵبژاردنی هاوسەر و شەریکی ژیانە پیرۆزە، ئەگەر خاوەندارێتییە خوا ڕەوای بینیوە، بەڵام ئەگەر ئازادی هەرای ئازادی بۆ داماڵینی جلوبەرگ و حیشمەت و ئەبێ بزانین ئەگەر بۆ بێبەشکردن بێ لە ماڵ ئەوەش خراپە چونکە وەک مامۆسا ناسری سبحانی ڕەحمەتی خوای لێبێ ئەفەرمێ کەسم نەبینیوە وەک ئافرەت بە ناوی ئازادیەوە ئازادی لێ زەوت بکرێ ئەڵێ بە ناوی کارەوە لە ماڵ کردیانە دەرەوە ئیشەکەی ماڵیشی پێکەن و ئیشەکەی دەریشی پێکەن هیچیشی دیار نییە ئیسا ئافرەتی بەسە زمان بردیان بۆ مەعمەل بردیان بۆ سەنتەر، بردیان بۆ بازاڕ، بردیان بۆ دەشت و دەر، ئیشی دەری پێکەن. ئەبێ ئیشی ماڵیش کا، چێشتیش لێنێ و نانیش لێنێ و دایکایەتیش کا. هەندێ جار دایەنگەیان دروست کردووە، ژنیان هێناوە لە فلیپین و ئەندنوسیا و بەنگلادێش و تایلەندەوە، مناڵەکەت بەرە دەستی ئەم ژنە، خۆت بڕۆ ئیش کە. ئێ باشە ئەو ژنە، ئەو ژنە ژن نییە؟ چ عەجەب ئەی ئەم ژنە ژن نیە ئەم مناڵە بەخێوکە ئەم ژنەی لە تایلاند و فلیپینەوە هاتووە نە زمانی لە زمانی ئێمە چێ نە دینی لە دینی ئێمە چێ نە کەلتوری لە کەلتوری ئێمە چێ نە لایلایە و ڕۆڵە لایلایە لە هی ئێمە چێ ئەم مناڵە بێبەش بوو لەم دایکە ئەم دایکەش بێبەش بوو لە سۆزی ئەم مناڵە بە ناوی ئازادیەوە وایان لێکرد عەینی تەیرەکە نازانێ وەکو کەو قنە بکا نەوەکو قەریش ئەزانێ بفڕێ و با لە باڵی لێرە ئاوەستم خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقبەتمان خێر بکا ئیسلاحی حاڵمان بکا خوایە بە ناوی پیرۆزە داوا لێ یەکەم حرمەتی خۆمان و ژن و دایک و خوشک و کچ و هاوسەرەکانمان بپارێزی خوایە بەڕێزتریان کەی خوایە بەرزتریان کەی خوایە بە ناوی پیرۆزت داوات لێکەم ڕەحمان پێ بکەی لێمان خۆشبی یا ڕەبی لێمان نەڕەنجە یا ڕەبی خوایە کرێچی و قەرزارەکان ڕزگار بکەی خوایە کرێچی و قەرزارەکان ڕزگار بکەی خوایە نەدار و هەژارەکان بە ڕەحم و بە فەزلی خۆت دەوڵەمەند بکەی نەخۆشەکان شیفا بدەی لە مردوەکان خۆش بی بارانی ڕەحمەتمان بەسەرا ببارێنی بارانی ڕەحمەتمان بەسەرا ببارێنی